أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله المنعم على من أطاعه واتبع رضاه المنتقم ممن خالفه واتبع هواه أحمده سبحانه وتعالى حمدا كثيرا کە بەخشندەی میهرەبانە خالقی مەلەک و جن و ئینسانە ئەوەی بووە و ئەوەی هەیە لە زەمین و لە ئاسمانە بەرز و بێ هاوتایە بێ باک و تەنیایە لە هەموو شوێنێک حازرە بە هەموو شتێک بینایە ئەی خاوەنی دەسەڵات ئەی پەروەردگار یەک بە یەکی ئێمە ئەتپەرستین وە سەری بەندەییمان بۆ تۆ دا ئەنەوێنین دڵمان بە ڕەحمی تۆ خۆشە و هانا و هاوارمان بەس بۆ لای تۆیە پەروەردگارە بڕێژە سەلام و سەلاتی خۆت بۆ سەر گیانی باشترین بەشەر ئاخری ڕەسوولان و ئیمامی زاهیدان وارسی ئادەم و نوح و ئیبراهیم ئاغا و سەروەرمان محەممەدی کوڕی عەبدوڵڵا و بۆ سەر ئال و ئەسحاب و یارانی برا بەڕێزەکانم خوشکە دینیەکانم سڵاو و درود ڕەحمەت و فەزڵ و بەرەکەتی خوای گەورەتان لەسەر بێت لە ئەللا گیانە پاڕێمەوە کە پێکانمان سابت کا لەسەر سڕاتی مستەقیم و دڵەکانمان پڕ لە نوور و خۆشەویستی و ئیمان کا و ئاقبەتی منیش و ئێوەش بەخێر کا گەورەکانم لە جمعی ڕابردوودا لەبارەی فەزڵی سەخی و سیفەتی سەخاوەتەوە قسەمان کرد ئەم جمعە لەبارەی ئینفاقەوە ئەدوێین کە ئێمە چی ببەخشین چۆنی ببەخشین و بەکێی ببەخشین و سەمەرات سەرچاوەی هەموو چاکی و پاکییەک عیشقە، سۆزە، خۆشەویستییە، میهرەبانییە، ئەوەیە کە ئینسانەکان بارور ئەکا، ئەیکاتە دارێکی پڕسەمەر، ئەیکاتە خێر و بێر و چاکە و پاکە بۆ هەموو نەسڵی بەشەر، بۆیە عەزیزەکانم خۆشەویستی و عیشق هەوێنی ژیان و دەسمایەی زیندەگییە. سۆز و ئەوین ئاڵای مرۆڤایەتییە. خەڵکان چوار دەستەن، دەستەیەکیان هەن خۆشبەختن و ئەم ئیحساسی خۆشبەختیە و ڕەزایەتە لە وجودیانە هەیە. گروهی دووەم گروهێکن کە خۆشبەختن و خۆشبەختی خەڵکیان ئەوێ. گروهی سوەم بەدبەختەکانن و گروهی چوارەم بەدبەختانێکن کە بەدبەختی خەڵکیشیانەوێ. تۆ لە کام گروهەی لە کام بەشەی لە کام دار و دەستەی لەوەی کە کڵاوی خۆت توند گرتووە بانەی با لەوەی کەوا سەروەت و سامانێکت پێدراوە لەشی ساخ و دڵی خۆشێکت پێدراوە ماڵ و مناڵێکی سالم و ئاقلت پێ بەخشراوە لەناو ژینا پێگە و جێگەیەکی چاکت بۆ دانراوە ئەمما چوارچێوەی خۆتت حەسار کردووە و تەنیوتە بەشکم کەس چای پێتەوە نەبێ و ئاگای لێن نەبێ کە ئەچیتە ماڵەوە ئیحساسی خۆشی و ڕاحەتی ئەەکەی ئەمما حەز ناکەی کەس بە خۆشببختی و سەعادەتی تۆ بزانێ و کەسی شەریکی ئەم شادیت بێ یانە خۆشببختی تۆ سەعادەتی تۆ وەختێکە کە خەڵکی خۆشحاڵ و شاد ئەبینی کە ئەبینی مناڵێک نەخۆش نییە و مناڵێک لەبەر بێپۆڵی و بێماڵی لە دەرس جێ نەماوە کە ئەبینی کەس هەژار نییە و هەمووی سایەبانێک لەسەرەتی کە ئەبینی هەمووی بزە لەسەر لێویانە و دڵیان خۆشە و ڕازین ئەو کاتەش تۆ حەز بە خۆشببختی و شادی ئەەکەی کەسانێکەن بەدبختی و نەهامەت و فەقر و هەژاری دەورەی داون ئەمما ئارەزووی ماڵوێرانی کەس ناکەن حەز ناکەن کەس وەکو ئەوانی لێبێ بە بەش و نەسیبی خوا ڕازین قانعن بەوەی کە خوا بۆیانی تەعین کردووە ئەمما گروهێکی کە هەن ئەڵێن یەخوا ئەوەی بەسەر من هاتۆ بەسەر هەموو کەسێ بێ معتادە حەزەکە هەموو عالم معتاد بێ خۆی نەخۆشە ئەگەر لەش ساخێک ئەبینێ چاوی بەرایی نایە بیبینێ خۆی فەقیرە کە باڵەخانێکی بەرز ئەبینێ ئەڵەی گیانی دەرچوو کێکە گەبینە خۆشحاڵە و شادمانە ئەڵەی هەموو دنیا بەسەر یا ڕووخاوە ئەوانە ماڵوێرانی دنیا و قیامەتن ئەوانە کەسانێکن کە هەتا توانن دووریان لێ بکەن نزیکیان مەکەون چون ڕفیقایەتیان و هەمنشینیان تەسیر لەسەر ڕۆح و ڕەوانتان دانێ نافەرمێ ئیمانی کامڵیش ئەسە نەفەرمی ئیمانی نییە هیچ کام لە ئێوە تاوای لێ نێ پێی خۆش بێ بۆ برای مسلمانی بۆ برای هاوسێ و دراوسەی بۆ هەموو ئینسانەکان ئەو شتێک کەوا بۆ خۆی پێی خۆش واللهی بەس ئەم حەدیسەی پێغەمبەری خوا صلی الله عليه وسلم بکرێتە تابلۆ و هەڵواسرێ خەڵکان عملی پێ بکەن و لە چوارچێوەی ئەم حەدیسەیە حرەکەت بکەن کینە و دوشمنی، غەرەز و بوغز، نیفاق و دڵئێشان، بێ ئەخلاقی و بێ ناموسی، هیچ گۆنە زەرەر و زیانێک لە هیچ کەسێ بۆ هیچ کەسێک ناوەشێتەوە، دڵەکان پڕ لە خۆشی و شادی ئەبن و کەیف و خۆشحاڵی بۆ هەموو ماڵەکان بە میوانی ئەچن. پێغەمبەری خوا تەعینی نەکردووە کە برای تۆ کێیە، نافەرمێ بەس موسڵمانە، ئەوەی کەوا برای دایک و باوکیتە براتە، ئەوەی کەوا مسوڵمانە براتە، ئەوەی کەوا هاوشاریتە براتە، وە ئەوەی کەوا ئینسانە لە ئینسانیەتا براتە، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دانیشتبوو جەنازەیەکیان بە پەنا دەمیا هێنا پێغەمبەری خوا هەڵسا پیان قوربان ئەوە یەهودیە فەرمووی مەگەر ئینسان نییە با یەهودیە مخالفی دینەکەیەتی ئیمانی بەو نەهێناوە شوێن ڕێگاکەی ئەو نەکەوتووە ئەمما وەک ئینسانێک حرمەتی لێ ئەگرێ و ئەفەرمێ کە ئینسان شایستەی حرمەت و ڕێزە برا و خوشکە ئەزیزەکانم ئیبرازی محەبەت بە خەڵکی کەمترین کارێکە کە ئێمە ئەتوانین بیکەین ئەگەر منداڵێ بخیتە ناو چوار منا چوار نەفرەوە کە نەیان ناسێ ئەو منداڵە ڕوو لەوەیانە کە کەوا لێوی بە بزەیە و ناوچاوانی کراوەیە ئینسانەکان شیفتەی محبەت و خۆشەویستین هەمومان نیازمان بەوە هەیە یەکێ دەست خاتە سەرشانمان بڵێ خۆشم ئەوێی گوێ لە دەرد و ناڵە و ڕەنجمان بگرێ گوێ بۆ قسەکانمان بگرێ ئەگەر بووی دەستمان بگرێ ئەگەر نەیبوو لەگەڵمانە هاوخەم بێ و ئەو جۆرە دۆستانە لە ناو ئیسلامە زۆرن و لە ناو مسلمانانە فراوان خۆشەویستی بەرد ئێنێتە حرەکەت خۆشەویستی گەورەترین ئەسلحەی نفوزە لە دڵی خەڵکە محاڵە ئینسانێک خۆشەویستی بە خەڵک عەرزە با و خەڵک ڕقی لێ بێ و خەڵک نەی حبێنێ کێ تالبی خێر و چاکە نییە کێ پێخۆش نییە دوای مردنی خۆی ناوی چاکە و باشەی هەر ببێ کێ پێخۆش نییە کە ساڵهایەکی توولانی عمری ببێت و عمری درێژ بێ قەتعەن هەموو ئێمە پێمان خۆش پێمان خۆشە کە ناوی چاکیمان لە دوای خۆمان زیندوو بێ پێمان خۆشە سەدان ساڵ عمر بکەین بە سڵامەتی و بە دڵی خۆشی و پێمان خۆشە کە خەڵکیش ئێمەی خۆش بوێ چی بکەین ئەبێ چی بکەین یەک دڵ و دەروونمان نسبت بە خەڵکی خوا لە غەرەز و بغز و حەسەد پاک بکەینەوە پاکی بکەنەوە دەری بێنە بە تەجروبە بۆمان سابت بووە هەمومان ئەم مەراحلانەمان تەی کردووە کە هیچ تەسیرێکی مثبەتی لەسەر ژیانمان نییە غەرەز و بغز و حەسەد و کینە بەڵکو ڕۆژ بە ڕۆژ ئەم کۆڵە قورسە لە بەندەنێک و لە گردنەیەکە لەگەڵ خۆمانە ئەیکێشین غەیرزماندوو بوون و هیلاکی و ژیان تاڵی و ئەو قاتەڵخی هیچێکەمان پێ نەبراوە دوو بابین بە قسەی خوای پەروەردگار بکەین زیندانین و ئەسیرن لەبەر دیە لێیان قەوماوە لە زیندانەکە ئەزانن دوو لە سەرسەی زیندانیانی ئێمە کە مەحڕومن لە دیتنی ماڵ و مناڵ و کەس و کاریان یا زیندانی دیەن یا زیندانی مارەین یا زیندانی چەک و پوڵن نیان زانی و یەکتو پڕکەوتونەتە ناو داوێک ئەزانن عالم زەمانەیە بەردە ئازادکردن هەیە و بەردە ئازادکردن ئازادکردنی ئەسیرانی زیندانی ماڵیە ئەوانەی کەوا جرم و جەنایەتێکی مستەقیم و ئاشکرا و لە ڕووی بغز و غەرەزەونیان کردووە با ببەخشین با دەست بگرین با بە پێوانە نەی پێوین وەکو خوای پەروەردگار بە بێ حەد و حساب بەسەرمانە ڕشوێتی بە کێ ببەخشین لە پێش هەموو کەسێکا بە خۆت ببەخشە خۆت زوڵم لە خۆت مەکە خوای پەروەردگار حەزەکە کە نیعمەتێکی دا بە کەسێک نیعمەتەکەی تیا ببینێ کاک کاکە پۆڵی ماشێنی چاکت هەیە یەخوا پیرۆزە بێ بیکرە سواری بە ئەوە سپاسی خوای گەورەکردنە بە شەرتێک ئەم ماشینە چاکە واد لێ نەکە غرور بکەی بەسەر فەقیر و هەژارە خوا حەز ناکا بە دەوڵەمەندێکی چڵکنی پڵکنی نەخۆری نەبەخشی نە بێ هیوا و بێ ئومێد خۆش و ماڵ و مناڵی پس بەس لە هەموو کەسێک بۆ خۆت وەلی بە شەرتی ئیسراف نەکەی تەبزیر نەکەی و تەکەبوری بەدواوە نەبێ دوو بۆ ماڵ و مناڵ و عائلەت هەتا توانی خزمەتیان بکە باشترین سەدەقە و ئیحسان چاکەکردنە لەگەڵ ماڵ و مناڵەکەت لەگەڵ کەس و کارەکەت لەگەڵ خێزان و کوڕ و کچەکەت لە حەدێکا کە بە ئیسراف نەگەیێ، بە تەبزیر نەگەیێ، زوڵمیان لێ مەکە، مەحڕوومیان مەکە، ئیمکاناتێکی جوان و باش لەو ئەندازەی کە خوا پێی داوی بۆیان تەئمین بکە. دوای ئەوە بە باوکت و دایکت نە بە ناو زەکات، ئەمڕۆ بەحسی زەکات نییە، ئێمە زۆرمان زەکات ئەدەن ساڵی یەک کەڕەد لە ڕەمەزانە، فەقیر فێر بوون کە دێن بۆ بانە فقە لە ڕەمەزانە دێن، چونە زانن دەوڵەمەندەکان ئێمە ساڵی یەک کەڕەد ئەبەخشن ئەویش ڕەمەزانە. ئەمە بەحسی سەدەقەیە بەحسی ئیحسانە بەحسی چاکەیە بەحسی پیاوەتی و کەڕامەتە بەحسی کەریمی و سەخاوەتە بەحسی بەخشەندەیە وەکو خی پەروەردگار مەشروتی نەکردووە بە فەصلێک ئێوەش مەشروتی مەکەن بە مانگێکی تایەبەتی چاکە لەگەڵ دایک و باوکتانە بکەن باوکت کاسپی پێ نەماوە پێشی عیبە داوای پوڵ لە تۆ بکە هەموو بەیانیەک دەستکە بە گیرفانی ئەو خۆت پوڵ بخەرە گیرفانی لە کاتێک ئەو خەوتووە یا خۆی داوە لە خەوتووی دەستکە بە گیرفان تا و پوڵ بە بەدایکت با پوڵ لە گیرفانیا ببێ با باوکت تەڕپۆش و شیکپۆش و جوان و پاک و تەمیز بچێتە ناو خەڵکەوە ئامان کارێکی وانەکەی کەوا باوکت غروری بشکێنێ و عزەتی خۆی بخاتە ژێر سوعالەوە و ڕۆژێک لە ڕۆژان داوای پوڵ لە تۆ بکە بەڵکو تۆ خۆ چون احساسی نیازی ئەو ئەزانیە بێ نیازی تەمین بکەیت وەلی خوا فەرمێ پیاوانی ژیر بە ڕەنگی دەموچاویان ئەیان ناسن کەم کابرا بۆ زرد بووە ئەم لێوە بۆ باری گرتووە ئەو چاوە غەمێکی تیا شارراوەتەوە ئەو سینە دەردێکی تایە دەردەکەی پیا ئەکا چاوی ئەناسێ و خۆی ئەچێتە ماڵەوە ماتڵی ئەوە نابێ خەڵک بێنە بەردرگای بڵێن توخوا شتێکمان بەرێ عزەتی ئەو ئینسانانە مەحفوزەکە و کەرامەتیان حیفزەکە و بەشیانەدا لەو بەشەی کە خوای پەروەردگار پێی داون بە حەتیوەکان بە مناڵە بێنازە بێ باوکەکان بە بێوەژنە شەریفە ماقوڵە بە ناموسەکان بەو پیاوەی کە کاسپیەکە ئەمما کاسپیەکەی بەشی ماڵ و مناڵی ناکا کرێنشینە نەخۆشە قەرزدارە نازانێ چی بکە نازانێ پەنا بۆ کێ بەرێ بیان ناسن دەستیان بگرن کۆمەگیان بکەن لەگەڵ ئەو مؤسسانەیە کە فەقیرەکانە ناسن هاوکاری بکەن خۆتان بچنە ماڵیان بڵێ تۆ پێم معرفی کە خۆت پێی بدەمەیە بە مؤسساگەر باوەڕت نییە بچن دەستیان بگرن بچن بگەڕێن بچن بچن خێر بۆ قیامەتی خۆتان پیاکەن هەروەکو شارە و شار ئەڕۆین و بە دوای پۆڵی دنیاە ئەگەڕێن کون بە کون بە دوای خێرا بگەڕێن بە دوای فەقیران و هەژارانی مستحقا بگەڕێن و دەستیان بگرن باخوا لە عەرز و ئاسمانە دەستان بگرێت و بەرزتان کاتەوە چی ببەخشین کەفیەت زۆر زۆر مهمترە حەزەتی عیشە دایکمان ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ هەر وەختێ بیویستایە دیرهەمێکی ئاسن بکاتە خێر ئیسە یا تەڵا یازی وەختێ پۆڵیان هەرچێک بووە لە پێشە عەتری پێوە ئەکرد پێغمبەری خوای فەرموو بۆوە ئەەکەی ئەرزێکر قوربان مەگەر تۆ نافەرمووی لە پێشەوەیە بەدەستی فەقیر بگات بەدەستی خوا ئەگات ئەمەوێ شتێکی پاک و تەمیزی بۆن خۆش بە دەستی خوای پەروەردگار بگات مەگەر من ئەمە بەخوای نادەم مەگەر ئەم عاملە لەگەڵ خوایان ناکەم دەی با باشترین شتم بەخوا ببەخشم قابل ئاسا ڕفتار نەکەی هابل ئاسا لە پێناو خۆشەویستی خوای پەروەردگارە خۆشەویستترین شتت ببەخشە وە لە پێناو خوای پەروەردگاریشا بمری ئەتۆ زیندووی سەربەرزی حەیاتی جاویدانت بەدەستکەیناوە بەشەیکەم منەت دانەنین ئێمە خەیر ئەبینین ئەمما جاری وایە من خەیرە کە دێ بۆلام حتا باسی چاکیەکە کە لەگەڵ باوکی کردوێتی لەگەڵ برایی ئەڵم خوایە سپاس دەکەم کە ئەم پیاوە چاکێکی لەگەڵ منان نەکردووە وەختێ بەحسی برا باوکی خۆیەکای بەحسی من لەم لاولا چۆن ناکە باتڵی مەکەنەوە چاکە و خێر و پیاوەتی خۆتان بە منەتدانان لەسەر خەڵکی قورآانە فەرمێ یا ئەیها الذین آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى ئەی ئەو کەسانەی کە ئیمانتان هێناوە باتڵی مەکەنەوە سەدەقە و چاکە و خێر و خێراتی خۆتان بە منەتدانان لەسەر خەڵکی ئەو کارەیە وەکو کاری ئەو کابرا وایە کە ئیمانی بەخوا نییە و لە ڕووی ڕیاوە سەدەقە ئەدا و خێر و ئیحسان و چاکەی ئەو وەکو بەردێک وایە تۆزقاڵێ تەبوتۆزی لەسەر بێ و بایەکی توند بێ و تەبوتۆزی سەر بەردەکە بەرێت و هەبا ئەن مەنسوورا هیچی بەدەستەوە نامێنێ کەمم چاکە لەگەڵا کردی کەمم دەستگرتی مەکەن ئەگەر کابرا ئێوە چاکەی لەگەڵا ئەکەن حەتا قسەی ناشرینی پێتان وت دڵتانی ئێشان غەیبەتتانی کرد ئێوە بۆ ئەوەی خێرەکەتان لە دەست دەرنەچێ چاکەکەتان نەفەوتێ نەکەن بە خەیاڵیشتانە بێ کەوا منەتی لەسەر دابنێن و بەچاویا بکوتنەوە خاصیەتی بەخشین چییە؟ ئێمە بۆ ببەخشین براکانم خوا زۆر بەخشندەیە و بەخشندگی خۆشەوێ خوا جەوادە و جوودی خۆش ئەوێ ئەو کەسەی کەوا ئەبەخشێ لە خوا نزیک ئەبێتەوە و خوای پەروەردگار بەرزی ئەکاتەوە ژیان بە تعدادی ساڵەکانی عمر نییە بەڵکو بە تعدادی ئیحساساتێکە کە تۆ ئەی جوڵێنی لە دڵی خەڵکە ئەتۆ شە ساڵت عمر نییە پ ساڵت عمر نییە ئەتۆ دڵی سەد فەقیرت خۆش کردووە لەگەڵ سەد فەقیرا شەریکی عمری ئەتۆ لە سەد بنەماڵەدا حزورت هەیە وجودت هەیە بە ئەندازەی ئەو سفرانەی کەوا جوانی ئەەکەی ئەو دڵانەی کەوا خۆشی ئەەکەی ئەو فرمێسکانەی کە ئەی سڕی ئەو ماڵانەی کەوا دروست یەکەی ئەتۆ عمرت درێژە ئەتۆ حزورت هەیە و ئەتۆ کەڕامەت و شخصیتت هەیە ئێمە وەختێ بەس بۆ خۆمان ژیانە بینەسەر چکۆلە لە دایکە بین چکۆلە ئەژین و چکۆلە ئەمرین ئەما وەختێ بۆ خەڵکی ئەژین لە پێناو خوایە بژین و دەردی خەڵکی دەرد و ڕەنجمان بێ گەورە لەدایک بووین گەورە ژیاوین و گەورانە ئەمرین دنیا لە ذاتی خۆیان عمرێکی کورتی هەیە عمری ئێمەی ئینسان تا لا ئەکەیتەوە هەموو جوانیمان با ئەی با و تا لا ئەکەیتەوە لەسەر شانی خەڵکی بەرە گۆڕستانە چین بۆیە یەکێک لە فەوائیدی بەخشین ئەوەیە کە خوای گەورە خۆشی ئەوێی و عەزیزی لای خوای پەروەردگار ئەبی دوو زایع نابی برا عەزیزەکەم ئەو کاتێک کە پێغەمبەری خوا صلی الله عليه وسلم لە غار هاتەوە لەرز گرتبووی حاڵەتێکی ترس و وەحشەت بوو و نێزانی چی بەسەردێ دایکە خەدیجەمان ڕەزا و ڕەحمەتی خوای گەورەی لەسەر بێ ئەو دایکە خەدیجەی کە خوای گەورە سلامی بۆ ناردووە الله ئەکبەر تەبیعەتا کۆمەگی خەڵکی لافاو دێ ئەچی زەلزەلە دێ ئەچی ماڵ ئاورەگرێ ئەچی بە هەموو شێوەیە کۆمەگی خەڵکی تۆ مادام ئینسانێکی ئاوا شەریفی خوا چۆن تۆ زایعەکە منیش عەرزی تۆ ئەکەم ئەڵێم مادەم دەست لە خێر و خێراتایە مادەم دڵێ بە جۆش و بە کوڵە بۆ هەژاران و فەقیران و بۆ کۆمەککردن بە دینەکەی خوا مطمئن بەخوا زایع ناکە سەر لە عەرز نادا پشتت ناشکێنێ سوک و مەهتوک و بێ ئابڕود ناکە و لێقەوماوی ڕۆژی قیامەت نابی ئەو کەسانەی کەوا ئەبەخشن هەموارە لە زیهن و یادی خەڵکا زیندون هەموارە زیندون ساڵهای ساڵ دوای مەرگت وەختێ بە پەنا مەدرسەکەی ئارۆن کە تۆ دروستت کردووە ئەڵێن ئەی ڕەحمەت و بەرەکەتی خوای لێبێ ئەمە ئەسەری فڵانە کەسە ئەم پردە ی فڵانە کەسە ئەو ماڵە کە دروست کراوە بۆ فەقیر و هەژاران ئەوە ئەسەر پەنجەی فڵانە کەسە ئەو جادە ئەو ئاوە ئەو کانیە ساڵەهای ساڵ دوای مردنت ناوی تۆ وردی سەرزبانی خەڵکیە بخەرەوە یادی خۆت ئەو کاتەی کە لە مزگەوتەوە بەرەو گۆڕستان ئەدبن ئەوانەی لە پشسەری تۆن کێن و چی ئەڵێن ئایا جەماعەتێ فەقیر و هەژار هەتیو و بێوەژن و نەدار علەمای دینی سەربەرز کە خزمەتت بە دینەکەیان کردووە و بە دینەکە کردووە لە پشت سەر جەنازەکەی تۆوە ئەڕۆن و متەئەسف و متەئەسرن بۆ فەوتت ئەڵێن حەیف کە ئەم پیاوە مرد یا ڕبی خوایە قەبری پڕ لە نورکەی یا ڕبی خوایە زبانی لەسەر جوابی مەلائیکە سابت کەی یا ڕبی خوایە دوا بڕاوی نەکەی یا چیت پێ ئەڵێن شتێکت پێڵم کە چاوت ڕۆشن ببێتەوە هەمووی ئێمە خەفەتی گەورە و گرانمان بۆ مناڵەکانمانە دوای مردنمان کە ئاخۆچیان بەسەر دێ ئەی خەیر ئەی پیاوی ماقول ئەی ژنی دەست بەخێر ئەی ئینسانی شەریفی نیکوکار خوای گەورە پێغەمبەرێک وەکو موسا کە ئولو لە ئەزمە خزرێک کە بە پیاوێکی ساڵح ناوی ئەباوە فەرمێ علمی خۆمم پێداوە ماندوو هیلاک بە دەریایە ئەبات لە وشکیا ئەیان گەڕێنێ ئەیان باتە دێک ماڵە و ماڵە گەڕێن کەس نانێکیان پێنادا ئەم دوو مەخلوقە شەریفە نەجیبە عەزیزەی خۆیە مەجبور ئەکات ماڵێکی ڕووخاو دروست بکەنەوە بۆ چۆن لە ژێریا گەنچەیە باشە بۆ گەنچەیە بۆ ئەم دوو پیاوە ساڵح خۆیان ماندوو بکەن وەکانە ئەبووهما ساڵحە خوا فەرمێ چون دایک و باوکیان ساڵح بوون چون دایک و باوکی ئەو دوو مناڵە سەغیرە و چەند مناڵە سەغیرە ساڵح بوون بە حرمەتی باوک و دایکیان خوای گەورە پێغەمبەرێک و عەبدێکی ساڵحی بەرگزیدەی خۆی مەمورەکە بچن قڕەکاری بکەن بەسکی برسی بە لێوی تینایەتی بە لەشێکی ماندوو بەس بۆ ئەوەی کە دایک و باوکیان ساڵح بووە مزگێنی پێدەم خوا دوای تۆ ئەولادەکانت زایع ناکە برسی و ڕوت و ڕجاڵیان ناکە خوای کەریمی بەخشەندەی مهرەبان لە عەرز و ئاسمانەوە بە نیگاهی ڕەحمەت و سۆزی خۆی دوای تۆت میشا مناڵەکانە دەکات و لە عەرزیان نادا عەزیزەکانم و یەکێکی کە لە فەوایدی بەخشین سەوابی عەزیمە فوقاهم الله شر ذلك اليوم ئەوانەی کە لە ترسی ڕووگرژی قیامەت و عەزابی سوزەندەی دۆزەخ و لەبەر کەسپی ڕەزایەتی ئەڵڵاه بەبێ منەت و بەبێ ئینتزاری جوبران لە تەرەفی مقابلەوە بەبێ ئینتزاری جوبران لە تەرەفی مقابلەوە ئەبەخشن خوای گەورە فەرمێ منیش دانێک هاتە بەر دەرگای و وتی کولێرەمان برێ ئەمیش هەردوو کولێرەکەی پێدا خانمەکە کە لەگەڵ وتی بابە یەکێک دانای بۆ خۆمان کوتی خوا پڕیەکاتەوە ئەمەندەی پێنەچوو دانەی کە کولێرەی هێنا ڕابعە لە پێش ئەوەیە بیانخوا بژاردی یەک دوو سێ نۆزدە هەژدە هەژدە دانە بوو کێمەی من نییە گوتی وەڵی تۆ یەکتی بەخوای یا لێت خوارەوە یای من یەکتی وڵا برسیم بۆ دوکلێرەمە گرتۆ بۆ خۆم خوای یەک بەدە جوبرانی ئەکاتەوە حل لە دنیا یەک بە حوسەدی بۆ قیامەت خی گەورە بەرەکەتە خاتە کاسپیتەوە ئەمە کوڵابەردارێک نییە لەگەڵ تۆیا بیکەم ئەمە بانکێشتن بۆ مەلا و بۆ مزگەوت نییە ئەمە داوتکردنی تۆیە بۆ هاونەوەکانت هاونەسلەکانت بۆ ئینسان و مرۆڤەکان بۆ ژینگە و بۆ ژیان بۆ جڕ و جانەوەر و حیوانات یەکێ لە پیاو باشەکانەڵێ کە کوڕەکەی مرد خەڵک چوون بۆ لای کوڕێکی شکۆلەی بوو هەشت نۆدە ساڵان دڵخۆشیان داوتی وەڵاهی فڵانی حەزم کرد مرد سبحان الله ئینسان چۆن حەزەکە مناڵی بمرێ تی لە خەوما قیامەت بوو دیم خەڵکیەکی زۆر جەنجاڵ و ناڕەحەت و گرفتارن دیم مناڵهایەک ئاویان پێیە و بەدەم خەڵکیەوە ئەکەن چون بۆ لای دانێکیان گوتم قومێ ئاوم بەرێ گوتی لەستە بی ئەبی تۆ باوکی من نیمە چۆن ئاوم بە تۆ گوتم ئەمانە کێن گوتی ئەمە ئەو مناڵانن کە بە ناباڵغی مردوون لە پێش دایک و باوکیانە ووەختێ قیامەت دێ لە مەیانی مەحشەرا ئەڵڵا گیان مەموریانی کردووە بۆ ئەوەی ئاو بدەن بە دەمی دایک و باوکیانەوە خەڵک حەز ئەکا کوڕی پێش خۆی بڕوا تۆ حەز ناکەی ماڵەکەت بڕوا ئەگەر نیتە پوڵ بدەی خەڵکی هان بنێ کە چاکە بکەن دەوڵەمەند دەگەناسی پەلی بگرە بیبە بۆ ماڵی فەقیرێک نەسیحەتی خەڵکی بکە ئەگەر نیتە معلمی بچۆ دەرس بە بە مناڵێکی بێکەسی هەژار لە ماڵە میکانیک و سەنعەتکاری درگا و پەنجێرەساز و لولەسازی هەر سەنعەتێک کە تەیە کوڕی فەقیرێک بەرە لەگەڵ خۆتە پیاوێکی فەقیر کە بێکارە ژن و مناڵدارە قەرزدارە کرێنشینە هەژارە لەگەڵ خۆتا بیبە بۆ کارکردن دەستی بگرە ئاوا کۆمەگی بکە نیتە مەدرسە دروستکەی ڕۆژە بچۆ کاری لێ بکە نیتە مزگە و دروستکەی ڕۆژە بچۆ خزمەتی بکە ئەمانە چاکە و ئیحسانی تۆن بۆ دنیا بۆ قیامەتت برا ئەزەکەم هەر نیتە نیتە لەگە خەلکیا و ڕووخۆش بە درگایان لەسەر دامەخە بۆیان بە پەرۆش بە شۆخی بە لیباس و بە کەوا و بە ژیانیان مەکە کە چوویتە ماڵیان بە بێز و قێزەوەدا منیشە خۆراکیان بە لەزەت خۆ دەم بنێ بەلای گوێچکەیانەوە و قسەی خۆشیان بۆ بکە فاصدق واکن من الصالحین ببەخشن ئینفاق بکەن قەب لە زەوەی کاتی سەرە مەرگتان بێ لە کاتی سەرە مەرگا تازازانی هەموو ماڵەکە سوودی بۆت نییە بڵێ خوایە چی ئەبوو خوایە چی ئەبوو فرسەتەی کەت پێم بدایە بۆی ئینفاقم بکردایە و لە زمڕەی ساڵحان قەرارم بگرتایە